هەر کە ناستاسیا چووە دەرەوە، ڕاسکۆڵنیکۆف هەستا، دەرگاکەی جووت کرد. ئەو بەستەجلەی ڕازومیخین هێنابووی و خۆیشی گرێی دابوو کردیەوە و کەوتەوە لەبەر کردنی جلەکان. شتێکی سەیر بوو، وەک ئەوەی لە پڕێکدا بە تەواوی هێور بووبێتەوە. ئیدی نە ئەو ڕێنەی جارانی ما کە شێت ئاسا ئەیگرت، نە ئەو ترس و سامەی کە لەم دواییەدا ئازاری پێگەیاند، ئەمە یەکەمین چرکەساتی هێمن بوونەوە لە ناکاوەکەی بوو، هەڵسوکەوتە ورد و لەسەرخۆ و ڕوونەکەی بەڵگەی بڕوایەکی تۆکمە و سەقامگیری بوو لەبەر خۆی و ئەیوت، هەر ئەمڕۆ، هەر ئەمڕۆ لەگەڵمانیش دایزانی کە هێشتا لاواز و بێ توانایە، بەڵام باری دەروونی و ئەو هێزەی ئەیگەیاندە سنووری ئارامی و پتەوی باوەڕی، توانا و هێزی بڕوا بەخۆکردنیان پێ بەخشی، لەلایەکی دیکەشەوە هیوای ئەوە بوو، کە لە کۆڵانێکدا نەکەوێ کەجلە تازەکانی بە تەواوی پۆشی تەماشای ئەو پارانی کرد لەسەر مێزەکە دانرابوون و خستنیە گیرفانی 25 ڕۆبڵ بوو پاشان هەموو ئەو پێنج کوپیکانی کە لە دە ڕۆبڵیەکە باقی مابوو و ڕاز و میخین دوای کڕینی جلەکان بۆی هێنابووە خستنیە گیرفانی ئینجا لەسەر خۆ دەرگاکەی کردەوە. لە ژوورەکە بە دەرکەوت بە پلیکانەکاندا هاتە خوارێ تەماشای ناو چێشخانەکەی کرد کە دەرگاکەی بە تەواوی کرابەوە ناستاسیا پشتی لی بوو نوشتا بۆ فووی لە سەماوەری خاوەن ماڵەکە کرد گوێی لە هیچ نەبوو بۆ کەس بیری بۆ ئەوە چوو کە ڕاستکۆڵنییکۆف بڕاتە دەرەوە دوای دەقیقەیە گەیشتە سەر شەقامەکە سەعات هەشت بوو خۆ ڕوو لە ئاوابوون بوو، وەک دوێنێ کەشوهەواکەی خەفەخان بوو، وەلێ ڕاسکۆڵنیکۆف بە دڵپژۆکییەوە هەوا پیس و پڕ لە تۆز و خۆڵەکەی شاری هەڵەمژی خەریک بوو سەری گێژ بخوا. لە پڕا هێزێکی ترسناک لە چاوە سووردا گەڕا و ڕووە زەرد و لاواز و ڕەنگ پەڕیەوەکەیەوە دەرکەوت. نەیزانی یا هەر لە بیری ئەوەدا نەبوو بۆ کوێ بچێ تەنیا یەک شتی ئەزانی ئەبێت هەر ئەمڕۆ هەموو کارەکان ئەنجام بدا یەک ژەمی و خێرا تانیکا ناگەڕێتەوە بۆ ماڵەوە لەبەرەوەی ناتوانێ وا بژی وە لە چۆن کارەکە تەواو بکات و کۆتایی پێبهێنێ لەم لایەنەوە هیچی نازانی هەر نەیشی ئەویست بیری لێ بکاتەوە هەموو بیرکردنەوەیەکی لە خۆی دوورەخستەوە بیرکردنەوە ئازاری پێ ئەگەیاند تەنیا هەستی بەوە ئەکرد و ئەیزانی کە هەرچۆنێک بوو ئەبێت هەموو شتەکان بگۆڕێن زۆر بە دڵنیایی و بڕوایەکی تۆکمەوە ئەمەی ئەوتەوە هەرچۆنێک بووە وەک خۆی پێوە گرتبوو بە هەمان ئەو ڕێگایەدا کە جاران پیاسەی پیاکرد ڕاست بەرەو مەیدانی سنایا ڕێگەی لەبەرگرت هێشتا نەگەشت بۆ مەدانەکە لە ناوەڕاستی شەقامەکەدا و بەرامبەر دوکانی وردە فرۆشێک تارژەنێکی لاوی مووڕەش وەستابوو، گۆرانییەکی زۆر بە سۆزییە وت. تارژەنەکە کچۆڵێکی پانزە ساڵەی گۆرانیبێژی لەگەڵدا بوو. کیژۆڵەکە لەسەر شۆستەکە لە بەردەم کوڕەکەدا وەستابوو. وەک کچی گەنج تەنوورەیەک و پاڵتاوێکی ناسکی لەبەردابوو. دەستکێش لە دەستدا و کڵاوێکی حەسیری کە ڕەنگی پەڕەکانی ئاگرین بوون لەسەردا بوو. هەموو ئەمانە کۆن و پەڕپوت ئەیاننوان. کیژۆڵەکە بە دەنگی گۆرانی بێژە میللیەکانی خوێن، دەنگێکی بە چریکە و خۆش و بە ئاواز گۆرانی ئەوت و چاوەڕێی ئەوە بوو دوکاندارەکە دوو کۆپیکی بداتێ. ڕاسکۆڵنیکۆف لە پاڵ دوو سێ گوێگری تردا وەستا و کەمێک گوێی گرت، پاشان پێنج کوپێکێکی لە گیرفانی دەرهێنا و خستیە نێو دەستی کچۆڵەکەوە. کچۆڵەکە لە ناکاوێکدا لە گرنگترین شوێن و بەرزترین خاڵی گۆرانێکەدا وەستا، وەک ئەوەی دەنگی بڕیبێ، بە تووڕەییەوە بە ساز ژەنەکەی وت، بەسە. ئەوسا بە جووتە روویان لە دووکانداری دوای ئەو کرد. ڕاسکۆڵنیکۆڤ لە پڕێکدا بە یەکێک لەو جۆگرە بەتەمەنانەی کە لە پاڵ تارژەنەکەدا وەستابوو، لەوەیش ناچوو مەبەستێک هەبێ پرسی، تۆ حەزت بە گۆرانیی سەر شەقامەکانە؟ پیاوەکە تەماشایەکی سەیری کرد. ڕاسکۆڵنیکۆڤ لەسەر قسەکانی ڕۆشت، بەڵام بە جۆرێک کە ئەدوت هەرگیز قسە لەسەر گۆرانیی سەر شەقامەکان ناکات وتی، پێمخۆشە لە شەوێکی سارد و تاریک و تەڕی پایزدا گوێم لە دەنگی ساز بێ. شەوێکی تەواو تەڕ. ئەو کاتەی دەموچاوی ڕێبوار ئەوەندە شین دەئاگەڕێ کە بە لای سەوزیدا ئەڕوانێ. لەمانەیش چاکتر ئەگەر بەفر بەبێ با کلو کلو بێتە خوارێ و لەو ناوەندەدا چراگازییەکان بدرەوشێنەوە. پیاوەکە کە لە لایەک پرسیارەکە و لە لایەکی دیکەوە دیمەنە سەیرەکەی ڕاستکۆڵنییکۆف ترسیان تێگەڕاند بوو لە بەرخۆی وتی نازانم بمبورە. پیاوەکە بەرەو ئەو بەری شەقامەکە تێکێشا ڕاستکۆڵنییکۆف ڕاست کوتای تاگەشتە سەرمەدانی سنایە ئەوە ئەو جێگایە بوو کە چەند ڕۆژێک لەوبەر پیاوژنە دوکاندارەکە قسەیان لەگەڵ لیزاڤێتا کرد وەلێ ئێستا لەوێ نەبوون. ڕاسکۆڵنیکۆف شوێنەکەی ناسیەوە وەستا تەماشای ئەم لاو ئەو لای کرد لە کوڕێکی گەنج کە کراسێکی سووری لە بەردا و لە پاڵ دەرگای دەرەوەی نانەوەیەک باوێشکێدا پرسی لەم سەرسوچەدا پیاوژنێک یان ژنەکەی کاسپیانە کرد ها؟ لاوەکە بەلووت بەرزیەوە تەماشای ڕاستکۆڵنییکۆفی کردوتی هەموو جۆرە فرۆشیارێک دێتە هێرە و کاسپیەکە ڕاسکۆڵنیکۆڤ وتی ناوی چییە؟ لاوەکە وتی هەر ناوێ کە لە کاتی تەعمیددا لێی نرابێ، هەر بەو ناوەیش بانگەکەن. ڕاسکۆڵنیکۆڤ وتی ناشێ تۆ خەڵکی زارایسک بی، لە کامە ناوچەیت؟ لاوەکە دیسان سەیرێکی ڕاسکۆڵنیکۆفی کرد و وتی گەورە و بەڕێز، ئێمە ناوچەمان نییە، هەرێممان هەیە. هەمیشە براکەم سەفەر ئەکا و من لە ماڵەوە ئەمێنمەوە، بۆیە هیچ نازانم. داوای لێبوردن لەکەم گەورەو بەڕێز ڕاستکۆڵنیکۆڤ وتی ئەو نهۆمەی سەرەو چاخانەیە لاوەکە وتی میوانخانەیە بلیاردیشیان هەیە شازادە خانمشی تیایە بەه بەه ڕاسکۆڵنیکۆف لە ناوەڕاستی مەیدانەکە تێپەڕی، لە سوچێکدا کۆمەڵێکی زۆری خەڵک کە هەموو گوندنشین بوون وەستابوون. ڕاسکۆڵنیکۆف خۆی خزاندە ناویان و کەوتە سەیرکردنیان. نەدەزانی بۆ حەزەکە لەگەڵ هەر یەکێکیاندا بکەوێتە گفتوگۆ، وەلێ جوتیارەکان گوێیان پێنەدا، هەموویان پێکداهاتن و دەنگەدەنگیان بوو. ڕاسکۆلنیکۆڤ وەستا بیری کردە و لە پیادەڕێکەوە بەرە و لای ڕاست و شەقامی فاچوو کە لە گۆڕەپانەکە تێپەڕی چۆ کۆڵانەکەەوە پێشتر زۆر جار لەم کۆڵانە کورتەوە کە بە شێوەیەکی چەماوە لە گۆڕەپانەکەەوە ئەچووە سەر شەقامی سادڤایە تێپەڕی بوو لەم دواییەدا کە لە هەموو شتێک وەڕز ببوو زۆر ئارەزویە کرد لەم جۆرە شوێنانەدا پیاسە بکە بۆ ئەوەی وەڕستر بێ بەڵام ئێستا بیر لە هیچ ناکاتەوە. لەم شوێنەدا ساختمانێکی گەورە هەبوو، هەموو بەشەکانی مەیخانە و چێشتخانە و مەیفرۆشی بوو. لە ناوەوەیدا هەموو چرکەساتێک ژنانێک بە بەرگی ماڵەوە کە بەو جلانەوە تەنیا بۆ لای دراوسێ ئەتوانی بچی، بە سەری ڕووت و کراسێکەوە ئەهاتنە دەرەوە. لە دووسێ شوێنی سەر شۆستەکاندا، بەتایبەتی لەنزیک دەرگای چوونە ژوورەوەی ژێرزەمینەکاندا کە دوای بڕینی دوو پلە ئەشیا برۆیتە شوێنە خۆشەکەوە لە دەوری یەک کۆبوونەوە لە یەکێک لەو شوێنانەدا لەم کاتەدا ژاوە ژاوێک هەڵایسا بوو تەواوی کۆڵانەکەی پڕکرد بوو گیتاریان لێدا گۆرانیان ئەوت و شادمانێکی تەواو ئەو ناوەی لە ئامێز گرت بوو کۆمەڵێکی زۆر لەو ژنانە لەبەر دەرگاکە کۆببوونەوە هەندێکیان لەسەر پلیکانەکان و هەشیان بوو لەسەر شۆستەکە دانیشتبوون دەستەیەکیش هەر بە پێوە ئەپەیڤین. هەر لەوێدا لە ناوەڕاستی شەقامەکەدا سەربازێکی مەست جگەرەیە کێشا، بێ ئەوەی بزانێ بۆ کوێ چێت ئەڕۆیشت و بە دەنگی بەرز جوێنی ئەدا. پێ ئەچوو بیەوێت بڕواتە یەکێک لە دوکانەکان، بەڵام خۆیشی نەیەزانی کامیانە. شڕۆڵێک جوێنی بە شڕۆڵێکی ترەدا. بەدمەستێک لە ناوەڕاستی شەقامەکە کەوتبوو. ڕاسکۆڵنیکۆف لای ئاپۆرەی ژنانەوە وەستا ژنەکان بە دەنگی کرخەوە لە ژاوەژاوی خۆیاندا بوون هەمویان کراسی چیت لە بەردا و کەوش لە پێ و سەریان قۆتی بوو هەیان بوو تەمەنی لە چت ساڵ تێپەڕی بوو کێشیان هەبوو تەمەنی حەڤدە ساڵ بوو، زۆربەیان بەری چاویان ئاوسا بوو. ڕاسکۆڵنیکۆڤ خۆشی نەیەزانی ئەو گۆرانی و هەراو زەنایی لە ژێر زەمینەکەوە دێ بۆ ئەمەندە سەرنجی ئەمی ڕاکێشاوە. لەوێدا لە نێوان قاقای پێکەنین و هاوار هاوارەوە گوێت لە پیاوێک ئەبوو کە بە دەنگێکی نەرم و ناسکەوە لەگەڵ گیتارلێداندا گۆرانی ئەوت. هەموو توانایت دا بۆ سەما و بە پێی زەڕبی گیتارەکە پێی بە زەویدا کێشا. ڕاسکۆڵنیکۆف بە وردی، بە ڕوێکی گرژ و بیرێکی ئاڵۆزەوە، لە بەردەم دەرگای چوونە ژوورەوەدا خۆی لار کردبوو و گوێی گرتبوو. ماتی گرانە لە پیادە ڕێکەوە چای بۆ ناو هۆڵەکە شۆڕ کردبۆوە. دەنگە ناسکەکەی وت. تۆ ئەی پاسەوانە خۆشەویستەکەم بە ناهەق لێم مەدە ڕاستکۆڵنییکۆف تامەزرۆی گوێ لێگرتنی ئەو شعرە بوو وەگەوەی گشت مەبەستەکە لەوێدا کۆببێتەوە لە خۆی پرسی چۆن بچمە ژوورەوە قاقا لێدەن مەستن چۆنە منیش سەرخۆش بم ژنێکیان بە دەنگێکەوە کە تا ڕادەیەک زرنگەی لێ ئەهات و هێشتا نەگیرابوو وتی، گەورە و بەڕێز، نایەیتە ژوورێ؟ ژنەکە گەنج بوو، تەنانەت لە نێو هەموو ئەوانی تردا تاقە ژنێک بوو کە لێی نەئەبێزرایت. ڕاسکۆڵنیکۆف ڕاست بوو و تەماشایەکی کرد وتی، چ جوانی! ژنە سەردەخەنی هاتێ پیاوتنەکەی زۆر لا خۆش بوو ئینجا وتی تۆیش زۆر جوانی ژنێکی دی بە دەنگێکی گڕەوتی چەندە لاوازیت ئەڵەی تازە لە نەخۆشخانە هاتوویتە دەدەرێ لە پڕێکدا جوتیارێک نزیک کەوتەوە کەمێک مەز بوو دوگمەی کراسەکی کراوە و ڕویەکی خۆش و زۆر زانانەی هەبوو قسەکانی بەوان بڕی وتی لەوە چێت هەموو کچە سەرتیپ بن لوتیان کورت و قوتە بڕوانە لە بەزمیان ژنێکیان پێیوت وەرە ژوورێ تۆ هەر هاتوویت پیاوەکەوتی دێم گیانەکەم جوتیارەکە بەڕاکردن خۆی بە ژوورێدا کرد ڕاستکۆڵنییکۆف کەوتەوە ڕێ ژنە گەنجەکە لە دواوە هاواری لێ کردوتی جۆگرە بەڕێز ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەڵێی چی؟ ژنەکە پەشوکا وتی، من، گەورە و ئازیز، زۆر خۆشحاڵەبم چەند سەعاتێک لەگەڵتا بم، بەڵام ئێستا نازانم بۆ ناتوانم لە بەرامبەرتا هیچ بڵێم، کوڕی باش، شەش کوپیکم بدەرێ با شتێکی پێبخۆمەوە. بەسە ئیتر ئەمە چ مانایەکی هەیە هیچ لەمە تێناگەم چۆن پارە وا پەیدا ئەکرێت من ئەوەندە هەست بە سوکایەتی و ئازاری ویژدانی خۆمەکەم خەریکە بە زەویدا ڕۆچم ڕاستکۆڵنییکۆف بە وردی بەو ژنەی دا هەڵڕوانی کە قسەکەی کرد ژنێک بوو دەم و چاو ئاوڵاوی تەمەن سی ساڵ ڕووی شین داگەڕا و لێوی ئاوسا بوو ڕەخنە و ئاوازەکەی ڕاسکۆڵنیکۆف هەر بەدەم ڕۆیشتنەوە لەگەڵ خۆیدا دوا لە کوێ لە کوێدا خوێندومەتەوە کە یەکێک لەوانەی فەرمانی مەرگی بەسەرا دراوە سەعاتێک پێش لە سێدارەدانی ئەڵێ یان وا بیرەکاتەوە کە ئەگەر ناچار بکرێ لەسەر لوتکێک یان تاوێرێک بژی ئەوەندە شوێنەکە تەسک بێ کە تەنیا جێی هەردوو پێی بێتەوە، هەموو چواردەوریشی، هەڵدێر، ئۆقیانووس، تاریکستانێکی هەمیشەیی، تەنیاییەکی بەردەوام، زریانێکی هەتاهەتایی بێت و ناچاریش بێ هەموو تەمەنی یا هەزار ساڵ لەو شوێنەدا هەتا هەتایە بە پێوە بوەستێ. هێشتا هەر پێی خۆشە وا بژی نە خێرا بمرێ. تەنیا ژیان، ژیان و ژیان، ئیتر هەرچۆنێک بێ، تەنیا مانەوە و ژیان. ئەمە هەقیقەتێکی سەیرە. خوایە چ هەقیقەتێکە! مرۆڤ چەندە هیچە! دوای کەمێکی تر وتی، بەڵام ئەو کەسەیش کە لەبەر ئەو هۆیە بە مرۆڤەڵێ هیچ، خۆیشی هیچە. ڕاسکۆڵنیکۆف گەیشتە شەقامێکی دی. ها، کۆشکی بلورین! ڕازومیخین کەمێک لەمەوبەر باسی کۆشکی بلورینی کرد. وەلێ من چیم ئەویست؟ بەڵێ ئەمویست ڕۆژنامە بخوێنمەوە. ئاخر زوسیموڤ ئەیوت کە لە ڕۆژنامەدا ئەوەی خوێندووەتەوە. پاشان کە ڕۆیشتە ناو ڕیستۆرانتێکی تا ڕادەیەک گەورە و پاکژەو پرسی، ڕۆژنامەتان هەیە؟ ژوورەکانی ڕیستۆرانتەکە تا ئەندازەیەک خاڵی بوو. دوو سێ مشتەری چایان ئەخواردەوە. لە ژوورێکی دوورەوە چوار کەس دانیشتبوون و شەمپانیان ئەنۆشی. ڕاسکۆڵنیکۆف وای بۆ چووکا بێت زامیۆتیفیان تیا بێ، بەڵام نەیەتوانی لەو دوورەوە بیناسێتەوە. بە خۆی وت، جا چی تیایە؟ با لەوێ بێ. بۆیە کە پرسی، ڤۆدگا تەوێ؟ وتی، نا، چا ئەخۆم. ڕۆژنامە کۆنەکانی پێنج ڕۆژ لەمەو بەرم بۆ بێنە، پارەی ڤۆدگاکەت ئەدەمێ. چای چێکەوتی بەسەر چاو، ئەمە ڕۆژنامەکانی ئەمڕۆ، ڤۆدگایش ئەفەرموویت؟ ئاگرکەوتنەوە لە شەقامی پترەسبۆرگ، دیسانەوە ئاگربەربوونەوە لە پترسبۆرگ، ئاگرکەوتنەوەیەکی دی لە پترسبۆرگ. ئیزلەر، ئیزلەر، ئیزلەر، ماسیمۆ، ئا، ئەمانەیش. سەرەنجام دەستی بە خوێندنەوەی ئەوە کرد کە خۆی ئەیویست. لەبەرچاویدا دێڕەکان هەڵبەز و دابەزیان بوو. لەگەڵ ئەوەیشدا هەواڵەکەی تا دوایی خوێندەوە و، بە پەرۆشەوە کەوتە ناو ڕۆژنامەکانی ترەوە تا هەواڵی تازەتری تیا دەست بکەوێ. لە کاتی هەڵدانەوەی لاپەڕەکاندا لە بێ تواناییدا دەستی ئەلەرزی. لە پرا یەکێک هاتە سەر مێزەکەی و لە پاڵیا دانیشت تەماشای کرد. زامی تف. هەر بە هەمان شێوەی جارانیەوە. بە ئەم ستیلە و زنجیرەوە، بەو جیاوازییەوە کە لە نێوان قژەلوول و ڕەش و ڕۆن لێدراوەکەی لەگەڵ هێلەکە جوانەکەی و چاکە تەکەمێک پواوەکەی و کراسە تا ڕادەیەک پیسەکەیدا هەبوو، ئەو پێی شاد بوو. لانی کەم زەردەخەنەیەکی میهرەبان و ڕەندانەی بە سەر لێوە بوو، دەم و چاوە گەنم ڕەنگەکەی لە نۆشینی شامپانیاوە سوور داگەڕابوو. بە سەرسوڕمایی و بە دەنگێکەوە کات وت. سەدەیەکە ڕاسکۆڵنیکۆف ئەناسێ وتی، چۆنە؟ تۆ لێرەیت؟ دوێنێ ڕازومیخین پێی وتم کە هێشتا بێهۆشیت. زۆر سەیرە. ئەزانیت من هاتم ولات؟ ڕاستکۆڵنیکۆڤەی زانی زامیتوف دێتە لای ڕۆژنامەکانی لادا و ڕووی تێکرد زەردەخەنێکی تەوساوی بەسەر لێوێ و بوو کە تووڕەی و بێزاری پێوە دیار بوو بە هێوری وەڵامی دایەوتی ئەزانم هاتبوویت بۆ لام بیستم بە دوای گۆرەیۆکانم دا گەڕابووی ئایا زانیت کە ڕازومیخین تۆی خۆشەوێت وەڵێت کە تۆ و ئەو چوونەتە لای لیزاڤێتا ئیڤانۆڤنا ئەوە ئەو ژنەیە کە ئەو ڕۆژە لەسرت ئەکردەوە و لەبەر خاتری ئەو چاوت لە ستوان پرۆخ داگرت و ئەو نێزانی مەسلە چیە لە بیرتە چۆنە بێت نەزانی خۆ مەسلەکە ڕوون بوو ها زامی تۆڤەتی چ بەڵایەکە؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، کێ؟ پوروخ؟ زامیتوف وتی، نا، ڕازومێخیێنی هاوڕێت. ڕاسکۆڵنیکۆڤ وتی، تۆ باشە ژی جەنابی زامیتوف، بێ پارە و پوولە چیتە باشترین شوێن. کێ ئێستا لە شەمپانیا تێری کردیت؟ زامیتوف وتی، ئەمە ئێمە. دەماننووشی. ئەوەی تێری کردم؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، هەقی خۆتە. کەڵک لە هەموو شتێک وەرەگری. پاشان دەستی دا بە پشتی زامیتوفدا و وتی، گوێ مەدەرێ. تۆ کوڕێکی زۆر میهرەبانیت. چ خەوشێکی نییە. من ئەوەی کە وتم بە خراپی نایڵێم، بەڵکو وەگەڵێن بەو پەڕی خۆشەویستی و گاڵتەوە ئەیڵێم. ئەمە ئەو قسەیە کە کرێکارەکەی تۆ ئەو کاتەی میتکای بەر مستە کۆڵە دابوو ئەیوت، لەبیرتە؟ لەبارەی کوژرانی پیرێژنەکەوە. زامیتوف وتی، تۆ چۆن ئەزانی؟ ڕاسکۆڵنیکۆف وتی، ڕەنگە من لە تۆ زیاتری لێ بزانم. زامیتوف وتی، کابرایەکی سەیریت، دیارە هێشتا زۆر نەخۆشیت، نابوو بێیتە دەرەوە. ڕاسکۆڵنیکۆف وتی، بە لای تۆ شتێکی سەیرم؟ زامیتوف وتی، بەڵێ. ڕۆژنامە خوێنیتەوە؟ ڕاسکۆڵنیکۆف وتی، بەڵێ، ڕۆژنامە. زامیتۆفتی ڕۆژنامەکان زیاتر لەبارەی ئاگرکەوتنەوە ئەنووسن ڕاستکۆنیکۆفتی نەخێر من لەبارەی ئاگرکەوتنەوە ناخوێنمەوە لەو کاتەدا نیگایەکی نهێنی ئامێزی لە زامیتۆف گرت زەردەخەنەیەکی گاڵتە جاڕانە جارێکی دی لێوی پێلار کردە و لە حاڵێکدا کە چاوی لە زامیتۆف داگرت لەسەر قسەکانی ڕۆشت نەخێر من دەربارەی ئاگرکەوتنەوە ناخوێنمەوە وەلێ لاوی ئازیز ئەزانم زۆرت پێخۆشە بزانیت چیە خوێنمەوە بیڵێ دانی پێدا بنێ. زامی تۆ وتی هەرگیز ئەوە مەبەست نییە، هەروا پرسیم. بۆ نابێت بپرسی؟ تۆ بۆ ئەیگەیەنیتە؟ ڕاسکۆڵنیکۆف وتی گوێ بگرە. تۆ پیاوێکی خوێنەوار و ڕووناکبیریت وایە؟ زامی تۆڤ بە ویقارەوە وەڵامی دایوتی من لە پۆلی شەشی پەیمانگام. ڕاسکۆلنیکۆڤ وتی، پۆلی شەش. ئەی پاساریە جوانەکەم، بەم سەر و قژەوە، بەم ئەنگوستیلانەی دەستەوە لە پیاوێکی دەوڵەمەن ئەچی؟ ئای چ کوڕێکی چاکیت! لێرەدا ڕاسکۆلنیکۆڤ ڕووبەڕووی زامیتوف قاقای پێکەنینێکی بێزارکەرانەی لێدا. زامیتوف سڵەمیەوە. نەڕەنجا، بەڵام سەیری پێهات. زۆر بە جددی بە ڕاسکۆلنیکۆفی وتەوە، ئای کە سەیری! من وازانم تۆ هێشتا وڕێناکەی. ڕاسکۆڵنیکۆڤ وتی، وڕێناکەم؟ تۆ درۆکەی پاساری. باش، من کابرایەکی سەیرم، بەلاتانەوە سەیرم، ها؟ شایەنی ئەوەم کە سەیر بم، نا؟ زامیتوف وتی، بەڵێ، وایت. ڕاسکۆڵنیکۆڤ وتی، کەواتە پێت بڵێم چیمە خوێندەوە و بەدوای چیدا گەڕام؟ بڕوانە، پێم وتن چەند ڕۆژنامەیەکم بۆ بێنن. هەق تە گومان کە وایە؟ زامی تۆ وتی باشە بیڵێ ڕاست کۆڵنیکۆ وتی باش گوێت گرت زامی تۆ وتی بۆ گوێ بگرم ڕاست کۆڵنیکۆ وتی دوای پێ دەڵێم وە لە ئێستا ئازیزەکەم پێتی ڕاگەێنم نا چاکتر وایە بڵێم دانی پێدانێم نا ئەمەش ڕاست نییە من ئەیڵێم و تۆ یاداشتی بکە باشە من دان بەوە دانێم کام خوێندەوە و بەدوای شتیشدا ئەگەڕام، ئەگەڕام و ئەم کۆڵیەوە. ڕاسکۆڵنیکۆف چاوی کز کرد و لە قسە وەستا. ئەم کۆڵیەوە و هەر بەر لە ئەمەیش هاتمە ئێرە. پاشان زۆر دەموچاوی لە ڕووی زامیتوڤ نزیک کردەوە، بە ئاهێک وتی، بەدوای کوژرانی پیرێژنەکەدا ئەگەڕام، ژنی کارمەندەکە.